پەنجەرەی سێیەم ڕۆکەی تری تاریکی تاریکی ژیان گەر هەر ڕووناچی بوو توانای بینینی شتە جوانەکانت لێ دەستێنێتەوە ڕووناکی زۆر دەبێتە هۆی کوێر بوون پێویستم بە بڕێژی زۆرتر لە تاریکی هەیە گەر بمەوێ شتە نەبینراوەکان ببینم ئەستێرەکان لە کاتی نەبوونی ڕووناکیدا دەردەکەون. پێویستمانە. ئێمە دەشکێین. هەر بەم شێوەیەشە کە ڕووناکی دێتە ناخمانەوە. گەر نەشکێین، ڕووناکی نایەتە ناو دڵمانەوە. گەر درزمان تێنەکەوێت، ڕووناکی چۆن بێتە ناو ڕووحمانەوە؟ پێویستمان بە شکانە، بە ئازارە، بە برینداربوونە، بۆ ئەوەی ڕووناکیی زیاتر و زیاتر بێتە ناو ڕوحمانەوە. یادگاری، سەیری دیوی تری ئەو شتانە بکە کە ڕەنگە لەبەردەمت بووبن، بەڵام پێیت بێ نەبردوون. سەیرێکی ئەو کەسانەی چواردەورت بکە کە ڕەنگە هەموو شتێکیان بۆ تۆ کردبێت کەچی تۆ نەتبینیوە و هەست پێ نەکردووە، سەیرێکی دەوروبەرت بکە چێژ لەو شتانە ببینە کە پێشتر نەتبینیون ڕەنگە ساڵێکی تر هیچیان نەمێنن و ببن بە یادگاری. خاڵی بکەوە، ڕق و کینە و توڕەیی لەناو ناخی خۆتدا هەڵمەگرە. خۆت خاڵی بکەوە لەمانە چونکە وزەی تۆ لەناو دەبەن دوورت دەخەنەوە لە ژیان لە عەشق لە خۆش بەختی ڕێگە مەدە ئەو شتانەی ئەو کەسانەی ئەو مروڤانەی کە شایەنی ئەوە نین وزەو کاتی خۆتیان بۆ تەرخان بکەیت جێگە بکەنەوە لەناو هزرتا. هەستم پێ بکە. نە جۆزێ بیەن دەڵێت، من دەتوانم ئەستێرەکانت نیشان دەم، بەڵام ناتوانم بتگەینمە لای ئەستێرەکان، دەتوانم مانگت پیشان بدەم، بەڵام ناتوانم وات لێ بکەم کە هەست بە جوانیی مانگ بکەیت. پێزانینت هەبێ بۆ ڕووناکییە درەوشاوەکەی، ئەتوانم ڕێگاکەت نیشان دەم کە دەتوانی پێیدا بڕۆیت، بەڵام ناتوانم وات لێ بکەم کە هەنگاو بنێی بە ڕێگاکەدا، ئەتوانم ڕاستییەکەت پێ بڵێم، بەڵام ناتوانم وات لێ بکەم کە باوەڕی پێ بهێنی، دەتوانم پێت بڵێم کە هەستم چۆنە، بەڵام ناتوانم وات لێ بکەم کە هەستی منت لا گرینگ بێت. بێ هیوایان بکە، هەندێک خەڵک تەنها کاتێک تۆیان خۆشدەوێ کە بە پێی چوارچێوەی ئەوان بیت، بە پێی بیرکردنەوەکانی ئەوان بیت، تەنها کاتێک تۆیان قبوڵە کە وەکو ئەوان بیر بکەیتەوە و باوەڕت بەو شتە بێت کە ئەوان باوەڕیان پێی هەیە، تەنها کاتێک تۆیان بەدڵە کە لەناو بازنەی ئەواندا دەسوڕێیتەوە. دەی دوودڵ مەبە لەوەی کە بێ هیوایان بکەیت، دوودڵ مەبە لەوەی کە هەردەم وا بیت، دوودڵ مەبە لەوەی کە نائومێدیان بکەیت لەوەی کە وەکو ئەوان بیت، بەردەوام خۆت بە و گرنگی بەوە مەدە کە تۆیان بە دڵ دەبێت یان نا. هەردووکی هەندێک بۆ ئەوە هاتوونەتە دنیاوە تا باڵەکانیان بکەنەوە و هەندێکی تر بۆ ئەوە هاتوون تا ڕەگەکانیان دابکوتن، هەندێک بۆ ئەوە هاتوون برینەکان ساڕێژ بکەن، هەندێکی تر بۆ ئەوە کە برینەکان قووڵتر، هەندێک بۆ ئەوە هاتوون بمێننەوە، هەندێکی تر بۆ ئەوە هاتوون کە بڕۆن، هەندێک بۆ ئەوە کە بۆتی بسەلمێنن کە جوانی بوونی هەیە. هەندێکی تر بۆ ئەوە کە نیشانتی بدەن کە ژیان تەنها جوانی نییە. هەردووکیان وانت فێر دەکەن، ژیانت دەگۆڕن، فێری هەستکردنت دەکەن، دەست لە ڕوئیا و تێڕوانینەکانت دەدەن بۆ ژیان، پێموایە پێویستمان بە هەردوو جۆرەکەی هەیە. لەبیریکە. ناتوانین ئەو شتە بگۆڕین کە لە ڕابردوودا بەسەرماندا هاتووە. ناتوانین ئەنجامی ئەو شتە بگۆڕین کە بەسەرماندا هاتووە. ئەوەی لەدەستمان بێت ئەوەیە کە بیری لێنەکەینەوە. ئەوەیە کە کار بە بیرکردنەوە لێی کاتی خۆمان بەفیڕۆ نەدەین. لەبیریکە، بەسەریدا سەرکەوە. بەردەوام بە لە ژیان. ڕەنگە بە قسە ئاسان بێت کە دەڵێین لەبیریکە. بەڵام تۆ هەر هەوڵدە کە لەبیری کەیت هەرچەندە کە سەختیش بێت. خەمباربە، بتاسێ، سەرت لێ تێک بچێ، چونکە ئا ئەمە دەستپێکی فێربوونی شتی نوێ دەبێ بۆ تۆ، بشکێ، بەمە دەست بە چاکبوونەوە دەکەیت. بێزار و نائومێد بە، چونکە ئەمە ئەو کاتەیە کە دەست دەکەیت بە بڕیاردانی ڕاست و یەکلاییکەرەوە. خەمباربە. چونکە گەر بە پێی پێویست ئازا بین دەتوانین لەم خەمە گوێمان لە ڕازی دڵمان ببێ ببە بە هەر شتێک کە ئێستا هەی چیتر خۆت مەشارەوە لەوەی کە هەی. هێزی بێدەنگی نە جۆزێ بیەن دەڵێت بێدەنگی دەکرێ زۆر مانادارتر بێ لە وشەکان، بێدەنگی زۆر لە وشەکان بەهێزترە، چونکە هێزی دەوێ بۆ ئەوەی دەری نەبڕی و بێدەنگ بیت. بێدەنگی بریتییە لە بڕیاردان بۆ قسەکردن و بیرکردنەوەی لەوەی کە چی بڵێیت. ئامادەرکردنی وەڵام، شەنوکەوکردنی وەڵامەکە بە دواگەڕانی لۆجیک بۆ قسەکە لە هزردا و هۆش لە دڵدا و دوای ئەم هەموو پرۆسسە بڕیار دەدەیت کە هیچ نەڵێیت و بێدەنگ بیت، چونکە بێدەنگیت پێ باشترە. بێدەنگی نیشانەی لاوازی نییە، بەڵکو نیشانەی ژیری و بوونی هێزی ناوەکییە، نیشانەی ئەوەیە کە باوەڕت بەوەیە، کە گەر تۆ بە هەمان ئەو شێوەیە وەڵام بدەیتەوە، کە مامەڵەت لەگەڵ کراوە، ئەو کاتە وەڵامەکەت بە کەسێکی نەزان نیشانت دەدات، فێری تێبینیکردن ببە، تێبینیکەرێکی قووڵ. کە نەک هەر لە هەڵەکانی خۆی سوود وەردەگرێ، بەڵکو لە هەڵەی خەڵکیش شت فێر دەبێت. ئاساییە باوەڕ بەخۆ بوون شتێکی ئاسان نییە، ئاسان نییە کە ئەو دەنگەی ناو ناخت کپ بکەیت کە بەردەوام بە تۆ دەڵێت تۆ نابی بەو شتەی کە دەتەوێت، بۆیە گرنگترین شت ئەوەیە کە سەرکەویت بەسەر ئەم دەنگەدا و قەناعەت بەم دەنگەی ناو ناخت بهێنیت، کە تۆ مرۆڤی ئاساییە کە کامڵ نەبیت، شتێکی ئاساییە کە شکست لەسەر شکست بهێنیت، شتێکی ئاساییە کە کاتی زیاترت بوێت لە خەڵکی بۆ ئەوەی بگەیت بەو شتەی کە دەتەوێت. قەناعەتهێنان بە خۆمان زۆر گرینگە، کە شتێکی زۆر ئاساییە و دووبارە و سەر لە نوێ لە سفرەوە دەست پێ بکەینەوە. کۆمیدی و دڵڕەق. لیسا کلیپاس دەڵێت، هەندێک جار ژیان هەستێکی کۆمیدی و لە هەمان کاتدا دڵڕەقانەی هەیە، ئەمەش بەوەی کە ئەو شتەی تۆ دەمێکە ویستووتە لە خراپترین و بێهیواترین ساتدا پێت دەدات. نیشانەی چییە؟ لە زۆربەی کاتەکاندا، لە زۆربەی ساتەکاندا دڵتەنگی، هەست بە زەختێکی زۆر دەکەیت، هەست بە پەستانێکی زۆر دەکەیت کە بەردەوامی لە دەورتە، ماندوویت و هەست دەکەیت کە چیتر بەرگەی ئەو پەستانانە ناگریت. هەست دەکەیت هێندە بە سەختی دەورە دراویت خەریکە نوقم دەبیت تیایدا. بەڵام سەرەڕای هەموو ئەمانەش، سەرەڕای ئەوەی کە هیچ هیوایەکیشت نییە، کەچی هێشتا کۆڵت نەداوە. هێشتا بەردەوامی لە ژیان، هەر بەرگەت گرتووە. هەرچەندە ڕەنگە خۆت ئەمە نەبیت و هەستت پێ نەکردبێت، بەڵام ئەمە نیشانەی ئەوەیە کە کەسێکی بەهێزیت. ڕەنگە هەزاران. نیل گایمن دەڵێت، هەموو کەسێک جیهانێکی نهێنی لەناو خۆیدا هەیە، مەبەستم هەموو کەسێکە. هەموو کەسێک لە تەواوی دونیادا جیهانێکی نهێنی هەیە لەناوەوەدا، گرینگ نییە کە چەندە بێزارکەر و نامۆ و سەمەرە دەردەکەون لە ڕووکاری دەرەوەیاندا، لە ناوەوەیاندا دونیای سەرسوڕهێنەر و پڕ سەرکەشی و شێتانە و باوەڕپێنەکراویان هەیە، دونیای ئەوەندە سەیر کە ئەندێشە ناکرێ نەک یەک دونیا، بەڵکو سەدان دونیایان لە ناوەوەدا بە نهێنی هەبێ، ڕەنگە هەزاران. پشوو، ئاساییە کە ماندوو بیت، ئاساییە بێ تاقەت بیت. زۆر ئاساییە کە زۆربەی جار بێ هیوا بیت. زۆر ئاساییە کە دڵتەنگ بیت. هەندێک جار پێویستت بە پشوو هەیە. پێویست بەوە هەیە کە پشوویەک بە هزر و دڵ و ڕووحت بدەیت. ناکرێ بەردەوام ماندوویان بکەیت و هیچ پشوویەکیان پێ نەدەیت. ئیسراحەتێک بکە. پشوویەک بدە. بوەستە. خۆشت شایەنی ئیسراحەتی. خۆشت شایەنی ئەوەیت کە گرنگی بە خۆت بدەیت. دڵ و هزر و ڕۆحیشت شایەنی ئەوەن کە کاتیان بۆ تەرخان بکەیت، شایەنی ئەوەن کە چیتر بریندار نەکرێن و پشوویەک بدەن. لە نادیاردا، گەر تۆ نەتوانیت لە تاریکیدا من بدۆزیتەوە، دەی هەرگیز نامبینیت لە ڕووناکیدا، ڕۆحەکان لە نادیاریشدا یەکتری دەبینن. چاپتەر گەر یەک چاپتەری ژیان ناخۆش بوو مانای ئەوە نییە کە ئەمە کۆتایی چیڕۆکەکەیە بەڵکو وەکو چۆن چاپتەری بەختەوەریت خوێندەوە بە هەمان شێوە دەبێ ئەم چاپتەرەش ببڕیت لە ژیاندا ناتوانیت چاپتەرێک بپەڕێنی و بەپێی ویستی خۆت، بەڵکو دەبێ هەموو چاپتەرەکان ببڕیت. ناتوانی نەیانخوێنیتەوە، بەڵکو دەبێ دێر بە دێر سەیری بکەیت. ژیانەی تر، گەر دەتەوێت تەواوی چیڕۆکەکە بزانیت، دەبێ هەموو قۆناغێکی ببینی، دەبێ هەموو کەلێنێکی بخوێنیتەوە. زۆر ئاساییە. شتێکی ئاساییە کە عاتفی بیت. شتێکی زۆر ئاساییە کە دڵناسک بیت. زۆر ئاساییە کە وەکو ئەم خەڵکە نەتوانیت لە زۆر شوێن جێگەی خۆت بکەیتەوە. زۆر ئاساییە کە زۆر شتت پێ نەکرێت کە خەڵکی تر بە ئاسانی دەیکەن. زۆر ئاساییە کە شتانێک دەیبینین کە خەڵکی تر نایبینین و گرنگی پێ نادەن. زۆر ئاساییە کە زوو زوو دڵت تەنگ بێت بە دەوروبەر و ئەو خەڵکانەی کە هەر ڕۆژە و بە ماسکێک ڕووی خۆیان نیشان دەدەن. ئاساییە. کە نەفرەت لە کەسانی دەوروبەرت بکەیت کە هەموو کاریان ئەوەیە ئازاری خەڵک بدەن و چێژ لەو کارەیان دەبینن شتێکی ئاساییە گرنگی بە دەوروبەرت نەدەیت و خۆش جیانێکی خۆش بژیت زۆر ئاساییە کە پشوویەک بە دڵت بدەیت و بحەزیتەوە زۆر ئاساییە کە پارێزگاری لە دڵت بکەیت و چیتر نەهێڵیت خەڵک دووبارە و دووبارە بیشکێنن پارتە هەست بە بەتاڵی دەکەین، ڕەنگە ئەمە لەبەر ئەوە بێت کە هەر شتێک کە خۆشمان ویستووە، پارچەیەک لە خۆمانماندا تێیدا جێهێشتووە، پارچە پارچە. پێم وایە هەر دەبووایە کە دڵم بشکایە و پارچە بووایە، ئەمەش بۆ ئەوەی کە بە تەواوەتی لە هەموو خودی خۆم تێبگەم و بتوانم بەو جۆرە پارچەکانی دڵ کۆبکەمەوە و لەلای یەکیان دابنێم. پێکەوەیان بلکێنمەوە کە خۆم هەستی پێ بکەم کە ڕاستە و لە جێگا ڕاستەکەم داناوەتەوە لە هەمان کاتدا بێ ئەوەی پێی بزانم ئەم دڵەم دروست کردووە کە تۆ چاوەڕێی بوویت. بیریان ناچێتەوە. مایا ئەنجێلۆ دەڵێت، ئەوە فێربووم کە هەر کاتێک بە دڵێکی کراوەوە بڕیارم لەسەر شتێک دابێت، بۆم دەرکەوتووە کە بڕیارەکەم دروست بووە. فێربووم کە دەبێ هەموو ڕۆژێک بچمە دەرەوە و دەست لە ڕۆحی کەسێک بدەم، خەڵکی حەزیان بە باوەشێکی گەرمە یان تەنها دەست لە پشتدانێکی هاوڕێیانە. فێربووم کە خەڵکی ئەوەیان بیردەچێتەوە کە گوتوومە، ئەوەیان بیردەچێتەوە کە کردووتە، بەڵام. هەرگیز ئەو هەستانەیان بیر ناچێتەوە کە تۆ وات لێ کردوون بیچێژن. پەیوەستە بە چی؟ شتەکە پەیوەست نییە بەو شتانەی کە هەمانە، پەیوەست نییە بەو پارەیەی کە کۆی دەکەینەوە، ئەمە ئەو وێنانە نییە کە دەیانگرین و ئەمە ئەو ناوبانگە نییە کە پێناسەی خودی ئێمە دەکەن، بەڵکو ئەمە ئەو خاڵە لەبیرنەکراوەیە کە لەناو دڵی خەڵکی و ژیانیاندا جێدەهێڵن و وایان لێ دەکەین کە بگەشێنەوە، شتەکە ئەوەیە کە یەک تۆزیش بێت باشترکردنی ژیانی کەسانی ترە. فرمێسکەکان. دەستی لەسەر پشتم دانا گوتی ڕووت وەرگێرە بۆ لام. باوەشێکی پێداکردم وەک ئەوەی باوەش بە تەواوی گەردووندا بکات. چی گەردی جەستە هەیە؟ لە کاتی باوەشدا دەکەونە سەما ئەمەم لەم باوەشەوە بۆ دەرکەوت دواتر بە تپەوە پێی گوتم سەیرم کا سەیرم کرد و بە پەنجەکانی فرمێسکێکی سەر ڕوومەتەکەمی سڕی ئینجا وەکو ئەوەی نهێنی گردوونم بۆ بدرکێنێ قسەی دەکرد گوتی دەزانی ئازار چەشتن هەمیشە شتێکی خراپ نییە هەندێک جار پێویستە فرمێسک بڕێژی بۆ ئەوەی کە چاوەکانت بشۆیت بۆ ئەوەی ئەو شتانە ببینین کە پێشتر نەمان بینیون. گەورە، گەر تۆ ڕێگەکەت سەختە، گەر دەردەسەری زۆرت هەیە، گەر ئازاری زۆر دەچێژیت خەمبار مەبە بەمە، چونکە ڕەنگە مانای ئەوە بێت کە تۆ شتی بەرزت دەوێت، مانای ئەوەیە کە داوای شتی گەورە دەکەیت، شتی گەورەش بە ئاسانی بەدەست نایەت. پەندێکی کوردی هەیە دەڵێ، گەورەیی خەرجی پێویستە مەگری، کێبانی زۆرە زیاترە بەفری. قەدریان بزانە. جوانترین مرۆڤەکان ئەوانەن کە بۆشاییەکیان بە خەندە و کەلێنەکان بە خۆشی و مەوداکان بە جوانی پڕ دەکەنەوە، ئەوانەن کە هەمیشە لە تاریکترین ساتی تۆدا تروسکەیەکت تێدا دەبینن. لە ناشرین جێگەدا جوانیەکت بۆ دەدۆزنەوە لە سەختترین کاتەکاندا دەبنە پەنا ئەوانەن کە هەمیشە لەلات نین بەڵام کە لەلای تۆن وات لێ دەکەن کە هەست بە خۆت بکەیت کە هەیت ئەوانەن کە بەردەوام جوانترین و باشترین شت لە تۆ دەبینن ئەوانەن کە شتانێکت تێدا دەبینن کە زۆرجار خۆمان نایبینین و ئەوان بێ دوودڵی پاڵپشتیت دەکەن بۆ ئەوەی هەنگاو بنێین، ئەوان لەو کاتانەی کە هیچ متمانەت بە خۆت نییە، بەڵام ئەوان متمانەی تەواویان پێتە، ئەمانە جوانترین مرۆڤەکانن قەدریان بزانە. وانە، ئازار برین. سەختی، شکاندنەوە، شکست، کەوتن، بێ ئومێد کردن، زیاتر لە سیمینار و کۆرس و کتێب و خوێندن و سەرکەوتن و خۆشبەختی، وانە، فێری مرۆڤ دەکەن. یەک وشە، گوتنی یەک وشە وەک، تۆ زۆر جوانیت، بە کەسێک کە لە ژیاندایە، زۆر باشترە لە تەواوی ئەو ستایشانەی کە لە دوای مردنی دەیکەین بۆ وشەی وەک، تۆ کەسێکی زۆر باشیت، باشترە لە هەموو ئەو شتانەی کە لە دوای مردنی کەسەکە خەمباری بۆ تاکەکانی دەردەبڕن. یە گوڵ بدەیتە کەسێک کە لە ژیاندایە، باشترە لە هەموو ئەو تەپکە گوڵانەی کە لە سەر گۆڕەکەی دادەنرێت. یەک وشەی تۆم زۆر خۆشدەوێ، هەموو دونیا دێنێت بۆ کەسێک، کە لەو کاتەی لە ژیاندایە نەک لە دوای ئەوەی کە ڕۆشتووە و لە خەیاڵتا پێی بڵێیت.